وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وآل إبراهيم في العالمين إنك حميد مجيد أوصيكم عباد الله بتقوى الله وطاعته وامتثال أوامره فاتقوا الله أيها المسلمون ومن يتق الله يجعل له من أمره يسرا قال الله تعالى خوا لە گوناهی مردووەکانمان خۆش بێ نەخۆشەکان شیفا بدا و زینوەکان عاقیبەت خێر بکا و لە بەڵا و ئافات و نەخۆشی هەموو لایەکمان پارێزێ خوای پەروەردگار خۆشی بخاتەوە ناو دڵەکان و ماڵەکان و مزگەوتەکان بەڕێزان وتاری ئەمڕۆ لە زنجیرە وتارەکانی باسی قیامەت جومعەی پێشوو عەرزم کردن ئەگەر قیامەت نەبوایە چیمان بکردایە وتاری ئەمڕۆ کێشمەکێش و ململانێ و دەمەدەمێک لە بینی بێباوەڕانە لە قیامەتا دروست ئەبێ قورآن هەمووی تۆمار کردووە لێرە خەڵک چۆن فریو ئەخۆن بە قسەی ساف و لوس بەڵام لەوێ چۆن ئەبنە دوژمنی یەکتری دنیا پێغەمەری خوا فەرمی الدنیا حلوة خضیرە دنیا هەم شیرینە هەم سەوز و دڵڕفێنە کار و جێگای کار و تاقیکردنەوەی دنیا چی ئەکەی بیکە، چی ئەڵێی بیڵێ، چی ئەخۆی بیخۆ، بۆ کوێ ئەڕۆی بڕۆ، لەگەڵ کیا ئەبی ببە، کێت خۆشەوێ خۆشت بوێ، ئازادی. ڕێگای ڕاست و پیاوەتی ئەگری بیگرە، ڕێگای خراپ و نالەباری و نامەردی، مەعزەرەتم هەیە، دەگرێت بیگرێت. ئازادی تا دەمری. دوو حاڵەت هەیە، لەو دوو حاڵەتە لێپرسینەوە نییە، یەکێک بە مناڵی بمرێ، باڵغ نەبێ، یەکێکیشیان ئەوەیە عەقڵی نەمابێ، یانی بە کوردی بڵێن شێت بێ هەتا ئەمرێ، ئەو دوانە لێپرسینەوەیان نیە لە قیامەتا باقیەکەی تری هەرکەس بێ کوڕی هەرکێ ببێ لە هەر تیرە و تایفەیەک ببێ باوکی و حەو پشتی پێغەمبەر بێ ئەوە سێنرێ و پرسیاری لێ ئەکرێ کوڕی فیرعەون و نەمرودیش بێ ئەوەسێنرێ و پرسیاری لێ ئەکرێ. بەڕێزان بەرپرسیاری و پاداشت و سزا لە قیامەت چاوەڕوانمانەکا لێرە ئیشکردنە لەوێ حیساب و کتاب و پاداشت یا سزا و تۆڵەیە یەک ڕکات نوێژی تیا نیە قیامەت یەک فلس بەخشینی تیا نیە قیامەت قەت پێت ناڵێن سەیری ئەوە مەکە و سەیری ئەوە بکە لەوێ ئەوانە نەما لەوێ پاداش دوەرگرتنەوەیە کارت وەرئەگریتەوە یا ناجیح یا ڕاستی بخوا پەنامان با هەموو کەسێک بارمتەی کردەوەکانی دنیای خۆیەتی کل نفس بما کەسەبەت ڕەهینە زۆربەی خەڵک لەم دنیاەدا شوێنکەوتە و زەحمەتکێشن کەمینەیەکیش ئاغان قائیدن پێشەوان سەردارن ئەیبینن ئیشی ئەم دنیایە هەموو دنیا هەموو دنیایشی لەوانەیە 250 کەس بی بابەڕێەوە ڕئیسی هەموو وڵاتانی دنیا سەرۆک وەزیرانی هەموو دنیا قایدی عسکەری هەمووی ئەوانە ناکەنە 250 کەس هەر هەموو کوورەی ئەرس بەڵام ئەو دوو سەد و پەنجایە نزیکەی حەوت ملیار ئینسان شوێنیان کەوتوون لە گوێیانەکەن بەشێک لە لە سەر و کاربەدەستان ئەوانەی قودوەن باشن قسەی باشەکەن ڕێگای باش دەگرن و نەسیحەتی باش دەکەن ئەوەی شوێنیانەکەوێ ئیسیفادەی لێ ئەکا بەشێکیش خراپن تێکدەرن گێرە شێوێنن گەندەڵن و خەڵک بانەکەن بۆ جەهنم ئەوەی شوێنیان بکەوێت لەگەڵ خۆیان ئەیبەن بۆ جەهەنم جا ئێمە لەم دنیاەدا لە دوور و نزیک لە زلهێزەکانەوە بیگرە تا دەوڵەتەکانی ناوچە تا خۆمان و ناوخۆمان گیرمان خواردۆ بەدەست کار بەدەستی خوار و زاڵم و ستەمکارەوە ئێرە تەواوە بێ دنیا تەواوە بێ بەڵام موسیبەت ئەوەیە لە قیامەتا تۆ لەگەڵ ئەو زاڵمانابی لەگەڵ ئەوانابی لە یەک دووکانابی لە یەک شیوابی لە یەک ئاگرابی کە ئاگری دۆزەخە ئەوەی لێرە لەگەڵی بێ لەوێش لەگەڵیەتی ئەوەی لێرە خۆشی بوێ لەوێش لەگەڵ یەتی ئەوەی چەپڵەی بۆ لێ باڵپشتی بگرێ لەوێش لەگەڵ یەتی بەظاهریش ئەوەی کە عقڵی بڕێک کەس نانێرین بۆ جەهنم و کەسیش نانێرین بۆ بەهشت بەڵام ئەوەی کەوا یەک یەک ڕەخنەی هەبێ لە قورئان لە سی جزمەی قورئان وابزانێ ئەم قورئانە بە عەمەلی ئەم ڕۆژگارە نایە وابزانێ قورئان زوڵمی کردووە لە ئینسانێک لە کرێکارێک لە ژنێک لە میلەتێک ئەوە پێی بێدی نەبێ و ئەچێ بۆ جەهەنم ئەو کەسەی حەرامێک حەرامێک بە حەڵاڵ بزانێ یا حەڵاڵێک بە حەرام بزانێ لەم دنیایەدا پێی بێدینە بێ وەچێ بۆ جەهەنم ئەو کەسەی غەیری ڕێگەی خوا بەرنمەیەکی تر دابنێ بۆ خەڵک بە ناوی حیزبەوە بێ بە ناوی هەر بەرنامە و مەشروعێکەوە بێ بەرنمەکەی خواواز لێ بێنێ ئەوە چێ بۆ جەهنم ئەوەی بەدوایە ئەڕوا لەگەڵیا ئەڕوا لەگەڵ لەسەر پردەکاویش قڵپ ئەبێتەوە ناو جەهەنم لەگەڵ ئاغاکانیانا بۆیە ئاگات لە خۆت بێ گوێ بگرە بزانە خوا چی تۆمار کردووە دەربارەی جەهەنمیەکان دەربارەی خراپکاران خەڵک لە قیامەتا وەک لە دنیا دوو نەوعین دوو نەوعی خەڵک هەیە لە دنیا ئیماندار چاکەکار، ڕاستگۆ، دەستپاک، ئەمە بەشێکە، بەشێکی تریش بێئیمان، مونافق، موشریک، نوێژنەکەر، حەرامخۆر، زیناکەر، عەرەقخۆر، پیاوکوژ، تاڵانچی، ئەمەش هەیە لەم دنیا، ئەمە لە قیامەتا، فریق فی الجنە، دەستەیەکیان ئەچن بۆ بەهەشت، و فریق فی السعیر، دەستەیەکیان ئەچن بۆ جەهەنم. ئەمە قەراری خوایە ان الابرار لفی نعیم ئەوەی لێرە چاکە کار بێ ئەچێ بۆ نعیم و بەهشت و ان الفجار لفی جحیم ئەوەش فاجر بێت فاسق بێ ئەچێ بۆ دۆزەخ خوا پەنامان با جا لەوێ قاڵ دروسە بێ لە بینی ئەهلی دۆزەخە کاتێک کە ئاگر دەبینن کاتێک کە بڕیاریان بۆ درا بۆ جەهەنم بۆ سەقەر بۆ وەیل بۆ غەی کە بینی ئەڕوا بۆوێ ئاگرەکەی بینی زانی دنیا تەواو بووە ئیتر لەوێ دەمی هەراشەوە کرێتەوە ئەگەر ڕێ بە دوای ئەو کەسەی لێرە ماڵی کاول کرد بێدینی کرد فریوی دا خەڵەتاندی فێری ئیمزای حەرامی کرد، فێری بژی حەرامی کرد، فێری تەزویری کرد، فێری گەندەڵی کرد، ئەمە لێرە ئاغاکەی خەڵەتاندی، کادیرەکە خەڵەتاندی، بەرپرسەکەی خەڵەتاندی، لەوێ خەڵەتاوە داماوەکە، ڕەشوڕووتە ماندووەکە، لەوێ ئەزانن ئەڵێن چی؟ ربنا ارنا الذین اضلانا من الجن والانس خوایە ئەو شەیتانەی جنۆکە و ئینس لە دنیا بەربوونە گیانی من منیان والێکرد تۆ نەناسم بێدین بم لیکونا من الاسفلین بۆی بکەونە ژێری ژێرەوە چونکە ئەوانە ئێمەیان وا لێ کرد ئێمەیان بەم دەردە برد بەخوا کەلامی خوایە بەخوا قسەی هەموو هەڵخەڵەتێنراوێکە لە ڕۆژی قیامەتە کاتێک داماوە سەر لێ شێواوەکان شوێنکەوتە نەگبەتەکان کاتێ ئەو کەسەی کردوێتی بە شەریکی خوا کردوێتی بە سەری خۆی لە قیامەتا ئەیبینێ ئەزانی ئەڵێ چی قالوا ربنا هؤلاء شركاؤنا الذين كنا ندعو من دونك خۆی ئاوا نەبوون ئێمە لە جگە لە تۆمان پەرستن لە گوێی ئەوانەمان نەکرد لە گوێی تۆمان نەکرد ئاوا نەبوون تەبەڕا ئەکەن لە یەکتری ڕاکەن لە یەکتری چونکە ڕۆژ ڕۆژی ئەوە نییە تۆ بە تلیاکۆ گیرابی لە سەیتەرەیەکی زۆر دڵسۆزی گەل و نیشتمانە یەکێ بێ خۆی بک بە ڕەفیق و بڵێ وەڵا ئەوە ڕەفیقی منە و منیش لەگەڵیان قەت لێرەشتی وا ناکرێ ئەی لە بەردەم محکەمەی خوایە تۆیەک لەم دنیا سوجدەیەکت بۆ خوا نەبردبێ تۆیە لەم دنیا مزگەوت تەخت بکەی تۆیە لەم دنیا دوژمنی ئیمان و حەیا و حرمەت و ئەخلاق بی تۆیە لەم دنیا تاڵان بکەی چۆن لەو دنیا خەڵخۆیەکا بە ڕەفیق و هەموو کەسێ تەبەڕاو لێەکە جا وئذ یتحاجون فی النار انا کنا لکم تبعا ئێمە شوێنکەوتەی ئێوە بووین ئێمە حیزبی ئێوە بووین ئێمە جەماعەتی ئێوە بووین ئێمە ئێوەمان بە هەموو شتێکی خۆمانەزانی فهل ئەنتم مغنون عنا نصیبا من النار ئەوە ئەتوانن لێرە تۆزێ لەم ئاگرەمان لە کۆڵکەنەوە تۆزێ لەم ئاگرەمان لەسەر سووک کەن ئەتوانن بزانن جوابی ئەوان چییە چونکە ئەمان لێرە ئەڵێن ئیتەبیعو سەبیلەنا شوێنمان بکەون بەختەوەریتانە دەینێ ڕزگارتانەکەین بەڵام کوا شتێکم خوێندەوە کوڕێک خەڵکی سلێمانیە ئەڵێ باپیرم حاجی عەزیز ئاغا نزیکەی پەنجا شەست ساڵ لەمەو پێش ئەڵێ باوکم و کوڕەکانی داناوە لە سلێمانی سەتای شۆڕ شەست و یەک ئەیلول و ئەو ناوە بووە ئەڵێ ئەم حاجی عزیزە و توێتی بە کوڕەکانی کوڕەزاکانی کۆ کردوونەتەوە توێتی ڕۆڵەیەک وەسێتان بووەکەم وتویانە چیە باوکە گیان؟ وتویەتی ئەگەر ئەم کوردە بوو بە حکومەت لەم وڵاتە دامەنیشن بە جێی بێڵن ئەگەر ئەم کوردە بوو بە خاوەنی حکومەت و دەسەڵات ئەم کار بەدەستانە کەوا شۆرش دەسی پێ کردو ئیتر لێرە بەجێ بێڵن ئێ بۆ کوێ بڕین بەخوایتر منەوەنەتان پێ ئەڵێم ئەوەتانێ خەڵک بەجێ ئەڵێ قسەکەی حاجی عزیز جێبەجێەکە هزار عیلە لەو ئاوانە خنکان ئەلغام شڕی کرد لە بر سامرد ئەوەتان بۆکەین و ئەوەتان بۆکەین و ئەوەتان بۆکەین کردیان بردیان کردیان و بردیان بزانین ئەوان ئەڵێن چی سەرۆکەکانیش ئەڵێن بە داماوەکان بە چەپڵە لێدەرەکان بە هەڵخەڵەتاوەکان بە هەناسە ساردەکان ئەڵێن انا کنا لکم تبعا فهل انتم مغنون عنا من عذاب الله من شیء ئەوە قسەی ئەوان بوو ئەوانیش دەڵێن لو هدانا الله لهديناكم وەڵا ئەگەر خوا ڕەحمی بە خۆمان کردایە گەورەکان ئەڵێن خوا یارمەتی ئێمەی بایە و نەجاتمان بوایە ئێمە شتێکمان بۆ ئێوەیە کرد ئاگرە بینن عەلاقە نامێنێ لە بەینا هەموو کەسێ تەبەڕا ئەکا لە کەسێ کەوا تووشی تاوانێکی کردبێ چ هەرایەکە قالوا وهم يختصمون لە جەهەنما دوژمنایەتیە ڕقەبەرایەتیە تۆ ئەو لێ کردم تۆ ماڵی کاول کردم ئینجا، وما اضلانا الا المجرمون، ئەمە مجریمەکان ئێمەیان وا لێ کرد، فما لنا من شافعین، کەس هەیە تکامان بۆ بکا، ولا صدیق حمیم، دۆستێکی گیانی گیانیمان نییە. فلو ان لنا کرة، خۆزگە یەک دەرفەتمان هەبوو، یەک خوا یەک فرسەتی ئەدای نێ بۆ یەک چرکە ئەیگێڕاینەوە بۆ دنیا لە فەنەکونە من المؤمنین وەعد بێ ئیماندار بین وەعد بێ پیاو بین وەعد بێ ڕێگەی ڕاست بگرین شوێنی دزو درۆزن نەکەوین دەیسە تۆ زیندویت دەی ئەم وەعدە ئەڵێ یەک لەحزم بدەنێ دەیسە لە حەزەکە و هەیە لە بەردەما دەواز بێنە لە تاوانبار لە جینایەتکار واز بێنە پشتی مەگرە خۆشت نەوێ بەس لێرە وا نیە لێرە وا تەلقینانەکەن ئەڵێ ئیسلام کۆنەپەرستیە لێرە وا تەلقینانەکەن ئەڵێن ئەم ئەسحابانە هاتوون باو باپیری ئەمان شەید کردووە لێرە ئەڵێن ئیسلام هاتۆ کوردستانی داگیر کردووە لێرە وا تەلقینانەکەن بەڵام لەوێ ئەڵێن خەڵکی داماوە هەڵخەوەتێنراوەکە فری و خواردووەکە چارەکێکی ئەمە یەک لەسەر هەزاری ئەمە لەم دنیا ڕیبایە حاڵمان بەم جۆرەی لێ نەیە هەڵ ناوێری لەبەر دراوسێکە و قسە بکەی دەسەڵاتی بێ بینە قاقەو دەرەێنێ دەسەڵاتی نەبێت تەقریرێکی لێ ئەدا ناوێری لەبەر خزمەکە و ناوێری لەبەر ئەو لەبەر ئەو هەر لەو دنیاە ئەوەنە سەرباز دروست بووە بۆ تاغوتەکان میلەت ئەم لە ترسی ئەو ناوێرێ هیچ بکا ئاوای لێ هاتووە هەمووی هەناسە سارد هەمووی ماڵوێران هەمووی سەرگەردان هەمووی برسی هەمووی تینو هەمووی لە گەرما بڕسکاو هەمووی لە سەرەی تەقاعودیا مردوو ناوێرێ بۆ چونکە جەبەروتیان هەیە تۆپ و ئەسلحەیان هەیە موچەیان بەدەستە ئەی نازانی خوا لە خەڵکی بەقوەترە بەڵام بەهەشتییەکان بە پێچەوانەی ئەمانەوە ئەوان لە بەهەشتا عەلا سورورین متەقابلین لەسەر قەرەوێڵە و چوارپایی بەرز ڕوو بە یەک ڕوو بە یەک ئیخوانن عەلا سورورین متەقابلین برای یەکن سەلامەکەن لە یەکتری ڕویان گەشە دڵیان خۆشە بە یەکتری ئەوە حاڵی ئەوانە لە لەناو شەراب و هەنگوین و شیر و لەحمی طیر و لەناو ئاوریشم و لەناو ڕەزامەندی خوا و لەناو ظلی ظلیل و سێبەر و لەناو ئەوانە بەهەشتیەکان بۆ خۆیان ڕائەبوێرن و لە کەیف و سەمادان حەڵاڵ خۆرە و لە قیامەتیشا لە فیردەوسایە یا ئەوەی لێرە نامەردە بێدینە حەرام خۆرە دزە جەردەیە داوێن پیسە پیاوکوژە دژمنی خوایە بەرنمەیەکی داناوە پێچەوانەی شەریعەتی خوا لەوێش لە دۆزەخایە شەڕە جنێویانە لەوێش کامیان باشن خۆت سەرپشکی ئەم ڕێگە ئەگری بیگرە ئەو ڕێگە ئەگری بیگرە خوا فەرمێ وە هەدەیناه النجدین ئازادمان کردووە بەم لاڕوا هەر بڕوا بەو لاڕوا بڕوا باقی وتارەکە هەڵەگرم بۆ جومعەی داهاتوو ئەگەر ماین و نەمردین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ، عاقیبەتمان خێر بکا، ئیسڵاحی حاڵمان بکا، سەرکەوتوو سەرفەرازمان بکا، لە بەڵا و لە ئافات و موسیبەت بمان پارێزێ، خوایە بە ناوی پیرۆزت داوات لێ ئەکەم یا رب العالمین ئەم دەرد و بەڵا و پەتا و ڤایرۆسە لە ناومانا نەیەڵی، لە دنیا نەیهێڵی، موسڵمانان مەحفوز بکەی، خەڵکی بێوەی مەحفوز بکەی، خەڵکانێک کەوا تۆیان خۆشەوێ خزمەتی بەندەکانی تۆ ئەکەن بیانپارێزی.